ئەو پێشبینی کرد کە تووشی بەدبەختی بین و وتی، ئەم فیرعەونەی تۆ بە بەردەوام بوون لەسەر ئەم شێوازەی گرتوێتیە بەر، ئێمە بەدبەخت ئەکات و لە خواردنی بەتام و خانووی ئاسوودە و جێ نووستنی نەرم بێبەشمان ئەکات و کاتێک کە بەرەو سوریا ئەڕۆیشتم زانیم کە پێشبینیەکانی کاپتا بەندەکەی پێشووم ڕاست دەرچوو من لە خانووی ئاسوودە و جێ نووستنی نەرم بێبەش بووم و لەبەر فیرعەون ئەبێ بڕۆم و پێشوازی لە مەترسیەکانی شەڕی سوریا بکەم. کاپتا ئەگەر بۆ بەشینەوەی گەنمەکەی من لە خواردن و نوستنگای خۆی بێبەش بوو، هێشتا هەر گیانی نەکەوتۆتە مەترسیەوە، لە کاتێکدا کە من بۆ شوێنێک ئەڕۆیشتم کە ئەمزانی لێی ناگەڕێمەوە مەگەر بە بێ دەست یان چاو، یان هەردووکیان مرۆڤ لە کاتی ئاخاوتندا نابێ پێشببینی ڕووداوی خراپ بکات چونکە کارەساتی خراپ زوو ڕووەدا لە کاتێکدا کە ڕووداوی باش زۆری پێچێت یان هەر ڕوو نادا لە ڕێگادا من سەبارەت بەو بەدبختیانی کە لە سووریادا چاوەڕوانی منیانە کرد ئەدوام بەڵام توتمەز پێمی وت بێدەنگ بەو بهێڵە باشێوەکەت بکێشم پاشان وێنەی منی کێشا و کاتێ کە ڕوانیم زۆر ناشرین دەرچوومە سەرزەنشتم کرد وتم تۆ هاوڕێی من نیت چونکە ئەگەر هاوڕێی من بووی تایە شێوی منت ئەوها ناشرین نەئەکێشا توتمە زوتی من پیاوێکی هونەرمەندم و هونەرمەند کاتێ پێی کەرێگە تاشەیان وێنێک ئەکێشێ نەدۆستی کەسە و نە دوژمنی کەسە و تەنها فەرمانی چاوەکانی جێبەجێکات و ئەوەی کە دیدەکانی ئەیبینێ ئەیکێشێت یان ئەیتاشێ. هەر زوو گەشتینە شاری هێتنێت سوت و ئەم شوێنە شارۆچکەیەکی بچووک بوو لە کەناری ڕووباری نیل و هیچ جیاوازیەکی لەگەڵ دێیەکی گەورەدا نەبوو، چونکە مەڕ و مانگا لە کۆڵانەکانی شاردا ئەسووڕانەوە و پەرستگای شاریان بە کەرپووچ دروست کردبوو، بەرپرسەکانی بەڕێوەبردنی شار کاتێ کە زانیان من پزیشکی تایبەتی فیرعەونم و توتمەسیش پەیکەرتاشی پاشایەتییە، بە ڕێزەوە پێشوازییان لە ئێمە کرد و توتمەس پەیکەری هورمهەبی لە پەرستگای شارەکەدا هەڵواسی. ئەم پەرستگایە لە ڕابردوودا بۆ خوای هوروس دروست کرابوو، هوروس خوایەک بوو کە سەری وەکو هەڵۆ وا بوو، بەڵام لە پاژەوەی کە فیرعەون خوای نوێی هێنایە کایەوە، ئەو پەرستگایی تایبەت کرد بە ئاتون و بتی خوای هوروسی لەوێ لابرد. دانیشتوانی شار کە لە دوای لابردنی بتی هوروس چیتر بتیان نەمابوو، بە بینینی پەیکەرەکەی هورمهەب زۆر خۆشحاڵ بوون و من وا ئەزانم کە ئەویان بە خوای نوێ دانابێ، یان لە جیاتی خوایەکەی پێشوو لە قەڵەمیان دابێ، چونکە دانیشتوانی ئەم شارە لە بەر نەخوێندەواری نایانەتوانی لەوە تێبگەن کە لەوانەیە خوایەکە بێ کە بت و شێوەی نەبێ، چونکە ئاتونی خوای فیرعەون پەیکەر و شێوەی نەبوو. لەو شارەدا ئێمە دایک و باوکی هورمهەبمان بینی کە ئەو شارە جێگەی هەمیشەیی ئەوان بوو. دایک و باوکی هورمهەب بە خەڵکی ئاسایی لە قەڵەمەدران، بەڵام لە دوای ئەوەی کە هورمهەب بووە فەرماندەی سوپای میسر، هەوڵی ئەوەی دا کە دایک و باوکی خۆی بخاتە ڕیزی گەورەکانەوە، بۆ ئەوەی خەڵکی بڵێن هورمهەب کوڕی پیاوێکی خانەدان و ڕەسەنە. هورمهەب ئەوەندە لە فیرعەونەوە نزیک بوو کە هەرچییەکی بیویستایە فیرعەون بۆی ئەکرد. بۆیە فەرماندەی سوپای میسر باوکی خۆی بە ناوی یەکێک لە کارمەندەکانی پاشایەتییەوە کردە ئەندامی دیوان و دایکیشی بە ناوی گاوانی پاشایەتی کردە ئەندامی دەربار چونکە دایکی ئەو جگە لە لەوەڕاندنی گایەکان و شیر دۆشینیان نەیەتوانی کارێکی تر بکات و خوێنەواری نەبوو کە بتوانن ناوێکی تری لەسەر دابنێن بەڵام باوکی هورم هەب لە دوای ئەوەی کە بووە یەکێک لە کاربەدەستانی پاشایەتی لەبەرەوەی کاویش خوێندەواری نەبوو کاری چاودێری دروستکردنی خانووەکانی ئاتونی لە هەندێ لە گوندەکانی میسر پێسپێردرا و پیشەی ئەو تەنها لایەنی تەشریفاتی هەبوو کارێکی وای نەئەکرد و هەموو ئیشەکان بیناساز و وەستاکان ئەیانکرد لەبەرئەوەی کە دایک و باوکی هورەمهەب بوونە ئەندامی کۆشک ئیتر هاتنە ڕیزی گەورەکان و لە هەموو میسردا خەڵکی وایان بیرەکردەوە کە هورمهەب لە نەژادی گەورەکان و ڕەسەنەکانە. لە کاتی سەفەرکردنەکەمان من شەو و ڕۆژ لەسەر ڕووی کەشتیەکە دانیشتم و لەبان سەرمەوە تاڵی زێڕینی فیرعەون شەپۆلیەدا. کاتێ لەسەر کەشتیەکە دانیشتبووم ئەمڕوانییە قامیشەڵانەکانی قەراغی نیل و فڕینی باڵندەکان و جوڵەی ئاوەکە و کاتێ کە خۆر گەرم دائەهات و مێشەکان پێوایان ئەدام بە خۆمەوت سینوهە، چاو لە تێڕوانینی زۆر ماندوو ئەبێت و گوێ لە بیستنی زۆر هەست بە شەکەتی ئەکات و ڕوح هەرگیز ڕازی نیە چونکە هیچ کەسێ لە ژیاندا بە هەموو ئارەزووەکانی خۆی ناگات و کەس نادۆزیتەوە کە بڵێت من بە هەموو ئاواتەکانی خۆم گەشتووم کەواتە بۆچی مرۆڤ بۆ لە دەست چوونی ئەم ژیانە کە هەرگیز تیایدا هەست بە بەختەوەری تەواو ناکا دڵگران بێ ئەگەر خەڵکی لە مردن ئەترسن تۆ ئەی سینۆها لەبەر ئەوەی کە پزیشکیت نابێت لە مردن باکت هەبێت چونکە ئەوەندە مەرگت بینیوە کە بۆ تۆ بۆتە شتێکی ئاسایی و تۆ ئەزانی لەو کاتەدا کە مردن ئەگاتە سرت هەموو ناخۆشیەکان و بێ بەشبوونەکان و ئارەزوەکانی ژیان لە ناوەچێت و ڕۆژێکی ژیان کە ڕەنجی جەستەی و ڕوحی تێدابێ لەوە قورسترە کە مرۆڤ هەتا هەتایە لە گۆڕدا بمێنێتەوە چونکە لەو هەتا هەتاییەی کە مرۆڤ لە گۆڕەکەدا جێگیر بووە هەست بە هیچ جۆرە ئازار و بێبەشبوونێک ناکا کاتێک کە ماوەیەک بەم بیرکردنەوانەدا سەرگەرم ئەبووم چێشتیەکەی کەشتی ئاگاداری ئەکردمەوە کە خواردن ئامادەیە و من هەڵەسام و لەگەڵ توتمەزبەیەکەوە خواردنمان ئەخوارد و پاشان پشومانەدا و ئەنووستین. بەم شێوەیە کەشتەکەمان گەشتە مەمفیس هورم هەب کە لە مەمفیسدا بوو کاتێک کە بە هاتنی منی زانی لەبەرەوەی کە من نوێنەری فیرعەونی میسر بووم کە بچمە لای پاشای وڵاتی ئامورۆ لە سوریا ئەو بە ڕێزەوە پێشوازی لە من کرد و زیاد لە پێویست ڕێزی لێم گرت هۆیەکەشی ئەوە بوو کە کۆمەڵێ لە میسرێ هەڵاتووەکان و سریانیەکانی لایەنگری میسر کە لە وڵاتەوە هەڵاتبوون هەروها دەوڵەمەندەکانی وڵاتانی تریش لە مەمفیس دا ئەژیان و هرمهب کە زانی من بەرەو سوریا ڕۆم ویستی من بەرز بنرخێنێ بۆوەی هەموان بزانن کە فیرعەونی میسر ئەوەندە دەسەڵات دار و بەڕێزە کە تەنانەت هرمهبیش بەو شێوەیە پێشوازی لە نوێنەرەکەی ئەکات و هرمهب لەبەر چاوی خەڵکی دا دەستەکانی بە ئەژنۆیە ناو بەرامبەر مندا چەمیەوە بەڵام پاژەوەی کە خەڵکی ڕۆشتن و ئەو منی بۆ ماڵی خۆی بردەوە هەنگاوم نایە ژوورەکەیەوە ئەو خزمەتکارەکانی خۆی ئیزیندا و لە کاتێکدا کە یاری بە قامچیە دەست زێڕینەکەی خۆیە کردوتی سینەوە من لەگەڵەوەشدا کە هێشتا نازانم تۆ بۆچی بۆ لای پاشای ئامورۆ ئەڕۆی بەڵام دڵنیام کە هۆی سەفەرەکەی تۆ گەڕێتەوە بۆ یەکێک لە کارە شێتانەکانی فرعون. من باسی ئەو کارەم کرد کە پێم سپێردرابوو وتم وەکو باسم کرد فیرعون بە منی وتووە کە بە هەر نرخێک بێ ئاشتی لە ئازیرۆی پاشای وڵاتی ئامرۆ بکڕمەوە هورم هەب کاتێکم قسەی بیست بە جۆرێک لە تووڕێیدا هاواری کرد کە من ترسم لێ نیشت و پاشان وتی منم زانی کە دیسانەوە شێتەکەی فیرعون زیادی کردووە بەڵام لەو باوەڕەدا نەبووم کەوەندە شێت بێت کەوا بیرکاتەوە بە زێر و پاراتوانێ ئاشتی بکرێتەوە چونکە یەکێک کە بە زێڕ و پارە ئاشتی لە دوژمنێکی چەکدار و بەهێز بکرێتەوە هەم زێڕ و پارەکەی لە کیسەدات و هەم خۆی وڵاتەکەشی سینۆ هەوەش بزانە کە لەگەڵەوەشدا کە ئازیرۆی پاشایی ئامورۆ سووریای داگیرکرد بەڵام من توانیم ناوچەی غەززە بۆ میسر بهێڵمەوە و ئەم پارچەیە بۆ ئەو ڕۆژەی کەێمە بمانەوێت سووریان لێبسەنینەوە پێگە و سەتایەکی باژە بێ بۆ پەلاماردانی سووریا هاتی لە پاش ئەوەی کە جێپێی خۆی لە وڵاتی میتانیدا قایم کرد یان پەلاماری بابلدا یان پەلاماری میسردا. عەقڵی ساغەڵێ کە هاتی لە بەرئەوەی کە ئەبینێ بابل خەریکی کۆکردنەوەی هێزەکانی خۆیەتی و خۆی بەهێزەکە هەوڵی پەلاماردانی بابل نادا بەڵام لە بەرئەوەی کە ئەبینێ میسر سوپای نیە و لاوازە هێرش ئەکاتە سەرمان و دەمار لە ڕۆژگاری میسرەکان و فیرعەون دەرەهێنێ. ئازیڕۆی پاشای ئامورۆش لەبەرئەوەی کە ئەبینێ هاتی بەهێزە و میسر لاوازە، تێئەگات کە یەکگرتن لەگەڵ میسردا سوودی بۆ ئەو نییە، لە کاتێکدا کە ئەگەر لەگەڵ هاتیدا هاوپەیمان بێ قازانجەکە. هەر پیاوێکی ژیری تریش لە جیاتی ئازیرۆ بوایە هەر وایەکرد و خۆی لە میسر بەدوورئەگرت و لەگەڵ هاتیدا ڕێگەکە و هورمهەب پێمی وتبوو کە ئەتوانم ئازیرۆ لە نێوان سەرزەمینی سینا و غەززە بدۆزمەوە چونکە ئێستا لەوێدایە و لەگەڵ پارتیزانەکانی میسردا شەڕەکات و بەردەوام کۆمەڵێ لە جاسوسەکانی ئێمە لە شێوەی مارگر و ساختەچی و ئاوجۆفرۆش و کڕیاری کەنیز و بەندە بە شوێن پارتیزانەکانەوەن یان خۆیان لە پاسەوانانی سەر مەرزی میسر نزیکەکەنەوە و بەو جۆرە زانیاری کۆکەنەوە کۆمەڵێ لە سیخوڕەکانی ئازیرۆش لە میسر و مەمفیسدان و لێرەدا لەمەڕ بارودۆخی سەربازی میسر زانیاری کۆکەنەوە و ترسناکترینیان ژنە گەنج و سپی پێست و چاو ڕەشەکانن کە لە سوریاوە بۆ میسر هاتون. ئەم ژنانە بە ڕواڵەت بۆ کارکردن هاتون لە خانووە گشتیەکان واتە سۆزانیخانەکاندا و لە ڕاستەقینەدا، بۆ کاری سیخوڕی لە میسردا نیشتەجێبوونە و لەبەرەوەی کافسەر و سەربازەکانی میسر لەگەڵیاندا ڕابێرن ئەوان لەو کاتەی کە لە باوەشیان ئەگرن هەر جۆرە زانیاریەکیان بێت و ئەو ئەفسەر و سەربازانە بیزانن ئەتوانن بەدەستی بهێن و خۆشبەختانە ئەم ژنە مەترسیدارانە لەبەرەوەی کە خۆیان زانیاری سەربازیان نییە ناتوانن پرسیاری بەکەڵک لەو سەرباز و ئەفسەرانە بکەن و زۆربەی پرسیارەکانیان مناڵانەیە، کۆمەڵێ سیخوڕی زیرەکیشن کە هەم بۆ میسر کارەکەن و هەمیش بۆ ئازیرۆ و سوود لە هەردووکیان وەرەگرن و خیانەتیش لە هەردوو لاکەن. ئێمە ئاگامان لەم بابەتە هەیە بەڵام لەبەرئەوەی کە سوود لە زانیارییەکانیان وەرەگرین بوونی ئەم جاسووسە دوو ڕەنگانەت تەحەمولەکەین. وتم هورم هەب لەبەرئەوەی کە تۆ بەهۆی هەواڵگرییەکانی خۆتەوە ئاگات لە وەزعی سوپای ئازیرۆ هەیە پێم بڵێ کە ئەبێ لە چ ڕێگایەکەوە خۆم بگەێنمە ئازیرۆ و چ مەترسیەکیش هەڕەشەم لەکە هورم هەوتی تۆ توانی لە ڕێگەی دەریایان لە ڕێگەی وشکانیەوە بۆ غەزە بڕۆی چونکە وەکو پێموتی ئازیرۆ لە نێوان غەزە و سینادایە ئەگەر لە ڕێگەی دەریاوە بۆ غەزە بڕۆی کەشتە جەنگیەکانی کریت پارێزگاریت لەکەن بەڵام بەمەرجێت چاویان بە کەشتە جەنگەکانی سوویان نەکەوێت چونکە ئەگەر کەشتیەکانی ئەوان ببین و بۆیان دەرکەوێت کە ژمارەیان زۆرە و بەهێزیشن ئەو کەشتیە بەجێ ئەهڵن کە تۆی تێدای و خۆیان هەڵدێن پاشان تۆتوانی بەرگری لە خۆت بکەی یان خۆت بەدەستەوە بدەیت ئەگەر بەرگری بکەی کەشتەکەت نقمەکەن و خۆشت تایدا ئەخنکێ و ئەگەریش خۆت بەدەستەوە بدەی ناچارە دەکەن کە لە کەشتەکەدا سەوڵ لێ بدەی و لەبەر ئەوەی بەلێدانی قامچی سەوڵت پێلێدەن لەوانەیە لە پاش چەند ڕۆژێ بەهۆی لاوازی و ئازارەوە گیان بدەی بەڵام ئەگەر تۆ بناسن و بزانن کە یەکێکی لە گەورەکانی میسر ئەو دەمە سەوڵت پێ لێ نادەن بەڵکو بە زیندی پێستی لەشت لێ ئەکەنەوە و لە پێستەکەت کیسە دروستەکەن و زێڕ و کانزای تێکەن من نامەیە تۆ بترسێنم و لەبەرەوەی کە داوای زانیاری لە منەکەی پێویستە زانیاری ڕاستت بدەمێ لەگەڵ ئەمانەشدا لەوانەیە ئەو کەشتیەی کە تۆی تێدای بەبێ هیچ بەربەستێک بگاتە غەزە و تۆ لەوێدا لە کەشتێکە دابەزی بەڵام من نازانم لە دوای دابەزینت لە کەشتی چۆن خۆت ئەگەێنیتە ئازیرۆ چونکە شەڕی ناو غەزە بارێکی وەستاوی نییە کە من بتوانم پێت بڵێم ئەو لەکوێدایە و کاتێکە ئەگەیتە ئەوێ ئەو لەکوێ بێ وتم هورم هەپ ئایا باشتر نییە کە لە ڕێگەی وشکانیەوە واتە لە ڕێگەی سیناوە بۆ غەزە بڕۆم هورم هەبووتی منە توانم بۆ پارێزگاری تۆ دەستەیەک سەرباز و چەند گالیسکێکی جەنگیت لەگەڵدا بنێرم کە لە ڕێگەی وشکانیەوە بۆ غەزە بڕۆی بەڵام هەرەوەندە سەربازەکان بەرەو ڕووی دەستەیەک لە سوپای ئازیرۆ بوونەوە ئیتر واز لە تۆ ئەهێن و خۆیان قوتارەکەن و تۆ تەنها ئەمێنیتەوە پاشان سەربازەکانی ئازیرۆ دەستگیرت دەکەن و بە پێی ڕێوڕەسمی خەڵکی هاتی لە شیش دەدەن و تۆ بە ئەشکەنجەوە گیان ئەسپێری لەوانەشە بکەویتە دەست پارتیزانەکانی خۆمانەوە و لەبەر ئەوەی ئەوان خەڵکانێکن کە پابەندی هیچ یاسا و ڕێسایەک نین هەرچیەکت هەیە لێتی ئەسێن و دوایی بە ئاشێکۆ ئەتبەستنەوە و تۆ هەتا زیندوو بمێنی ئەبێ ئاشی ئەوان بسوڕێنی و گەنمەکانیان بۆ بهاڕی و لەوانەشە کوێرت بکەن بۆوەی بیر لە هەڵاتن نەکەیتەوە و ئەوەی کە گومانی تێدانیە ئەوەیە کە تۆ ڕۆژەکانی یەکەم کە هێشتا لەگەڵ کاری ئاشدا ڕانەهاتووی و ناتوانی لە سبەینێوە تا شەو بە خێرایی ئاشەکە بسوڕێنی لەگەڵ ئەوەشدا کە وەرزی هاوین بوو هەوا گەرم بوو لە قسەکانی هورم هەب کەوتمە لەرزین و پێم وت لەبەرەوەی کە من بەپێی فەرمانی فیرعەون ئەبێ بڕۆم و لەگەڵ ئازیرۆدا گفتوگۆ بکەم و گەیشتنیش بە ئەو یەکسانە لەگەڵ مردن، کەواتە هەر ئەوە باشترە کە ئەم کارە زووتر ڕووبدات، چونکە چارەیەکی ترم جگە لە ڕۆیشتن نییە، بۆیە لە ڕێگەی وشکانیەوە ئەڕۆم و تۆ کۆمەڵێ پاسەوانم بدەیە کە بمگەیەننە سەربازەکانی ئازیرۆ، بەڵام ئەگەر بیستت. کە من بەدیل گیراوم پێیان بڵێ بەبێ دواکەوتن و مامەڵەکردن فدیەی من بدەن ئەو کەسانەی کە منیان ئەسیر کردووە بۆ ئەوەی ئازادم بکەن چونکە من پیاوێکی دەوڵەمەند بوو بەندەکەی ڕابردووم کاپتا کە ئێستا لە تەبەس سەرکاری دارایەکەی منەکە هەرچەند زێڕت پێویست بێ بۆ کڕینەوەی من ئەینێرێت ورم هەبوتی منەزانم کە تۆ دەوڵەمەندی و هەر لەبەرەوەش هەندێ زێڕم لە کاپتا و لە دارایەکەی تۆ بە قەرز وەرگرت چونکە نەمەویست کە تۆ لە شانازی بەشداری کردن لە قەرزدان بۆ هاوکاری میسر بێبەش بی بەڵام سینۆهەوە بزانە کە هەروەکو چۆن قەرزی دەوڵەمەندەکانی تری میسر نادەمە و ئەگەر ڕۆژێک داوای زێڕەکەتم لێ بکەیتەوە هاوڕێتیەکەمان لاوازە بێت و لەوانەشە لەناو بچیت ئێستا بەڕێبکەو و کاتێ گەشتە زەوی سینا دەستەیەک لە سەربازەکانی من کە لەوێدان لەگەڵ خۆتدا هەڵبگرە و ئەگەر دەستگیرکرای من زێر لە کاپتاسرم و ئەتکڕمە و ئەگەریش کوژرای، بۆ تۆڵەسەندنەوەت کۆمەڵێکی زۆر لە بکوژەکانت ئەکوژمە و بۆیە ئەمە ئەڵێم کە ئەو کاتەی کە نەیزەکە بە سکت داکەن و ئەتکوژن، ئومێدەوار بیت و بزانی کە خوێنەکەت بە فیڕۆ ناچێت. وتم، هورمهەپ، ئەگەر من کوژرام، کاتەکانی خۆت لە تۆڵەسەندنەوەی مندا بە فیڕۆ مەدە، چونکە ئەگەر من بکوژرێم، لاشەکەم لە بیابان داکەوێت و لە پاش چەند هەفتەیەک جگە لە ئێسک هیچ شتێکی تری لەشم نامێنێتەوە و ئەگەر تۆ بۆ تۆڵە سەندنەوەی من بەقەدەر ئاوی نیلیش خوێن بەسەر ئێسکەکانی من دابڕێژی ئێسکەکانم خۆش بەخت ناکەی لەبەرەوەی کە هورم هەب زۆری پێمەوە دابوو منی تۆقاندبوو منیش ویستم چ زووی خۆمی پیابکەمەوتم بەڵام ئەگەر من کوژرام سەلامی من بگەیەنە شازادە خانمی باگتاتون خوشکی فیرعەون چونکە ئەو زۆر جوان و دڵگیرە بەڵام کەمێ لە خۆباییە و ئەو ڕۆژەی کە دایکی مرد لە دیار سەر تەرمەکەی دایکیەوە لەبارەی تۆ قسەی لەگەڵ مندا کرد لە دوای ئەم وتەیە کام زانی کار لە هورم هەبەکە چونکەم زانی کە ئەو باگتاتونی خۆشەوێ ئەوم بە جێهێشت و بەرەو دەفتەرخانەی پاشایەتی مەمفیس ڕۆشتم بۆ ئەوەی وەسێتنامەکەی خۆم بنووسم و لەوێدا بە ئامانەت دای بنێم لەو وەسێتنامەیەدا نووسیم کە ئەگەر لە سووریادا کوژرام لە پاش دڵنیابوون لە مردنم سامانەکەم بەسەر کاپتا و مەریتی خۆشەویستم و هورم هەبی هاوڕێی دێرینمدا دابەش بکرێت و ئینجا وەکووە و کەسیکەیتر هیچ کارێکی جگە لە ڕۆشتن بەرەو مەرگ نییە سواری کەشتی بووم و ڕێگەی میسری خواروم گرتەبەر و لە نزیک بیابانی سینا لە کەشتی هاتمە خوارە و بە کەژاوە خۆم گەیاندە بیابانی سینا لەوێدا لە قەڵایەک لە ژێر خۆرەکی سووتێنەردا سەربازەکانی هورم هەبم بینی ڕوانیم کاتەکانی خۆیان بە خواردنەوەی ئاوی جۆ و ڕاوکردنی ئاژەڵانی بیابان بەتایبەتی ئاسک ئەبەنە سەر و لەو ژیانە سەختە ناڕازین و کۆمەڵێ ژن لە بێ نرخترین ئەو ژنانەی کە خۆیان هەرزان فرۆش ئەکرد شەو ڕۆژ خۆیان ئەخستە بەر دەست سەربازەکان بۆم دەرکەوت کە هەموو سەربازەکان لە ئارەزووی ئەوەدان کە هورمهەب ئەوان بنێرێتە سوریا کە بڕۆن و لەوێدا شەڕ بکەن و هۆیەکەشیتان پێ ئەڵێم و دوایی ئێوە زانن. لەو کاتەدا کە پاسەوانەکانی من ئامادەی بە ڕێکەوتنە بوون، زانیم کە لەو قەڵایەدا یاسایەکی ڕێک و پێک پەیڕەویەکرا و تەنها و سەربازانە ئەتوانن بۆ ڕاو بچن و لەگەڵ ژنەکاندا ڕابوێرن کە ئەو کارانە لە کاتی ئێشک گرتنەکەیاندا نەبێ و هەر سەربازێک تا ئەو کاتەی کە خەریکی ئێشک گرتنە هەموو کاتەکانی بە ڕاهێنانی سەربازی و بێگاری و مەشق کردن لە سەر چەکەکەی ئەباتە سەر ئەم بابەتە منی ئاگاداری شتێک کردەوە کە پەیوەندی بە هونەری فەرماندەیی کردنی سەربازانە، من بۆم دەرکەوت کە فەرماندەی لێهاتووی جەنگی بریتیە لەو کەسەی کە نەهێڵێت سەربازەکانی کاتژمێرێ بێکار بن و بەردەوام ناچاریان بکا ڕاهێنانی سەربازی و مەشق و بێگاری بکەن و بە جۆرێ یاسا بچەسپێنێ کە سەربازەکان شەو ڕۆژ ملکەچی پەیڕەوی کردن لە یاسا تایبەتیەکان بن. ئەم سەربازانە جگە لەوەی کە بە هۆی ڕاهێنانە هەمیشەییەکانیان و کاری بەردەوام لێهاتوو ئەبن و هەست بە ماندوێهکتی ناکەن، کاتێ کە ئەبیستن شەڕ دەستی پێکردوەو ئەبێ بۆ مەیدانی جەنگ بڕۆن، بە ڕادەیەک بیستنی ئەم هەواڵەیان لە لا خۆش ئەبێ کە ئەڵێی بە قەدەر هەڕەمێک زێڕت داوەتێن و هەموو دەم و چاوە جوانەکانی جیهانیشت بەوان بەخشیوەهۆی ئەوەی کام جۆرە سەربازانە هەواڵی بیستنی شەڕ و ڕۆشتن بۆ گۆڕەپانی جەنگیان لە لاخۆشەوەی کازانن ڕۆشتن بۆ جەنگ ئەوان لە پەیڕەویکردنی یاسا و کاری سەربازخانە ڕزگارەکات و وەک ئەو وایە کە بۆ ماوەیەکی درێژ مۆڵەتیان درابێتێ کە بۆ هەر شوێنێ ئەیانەوێ بچن تەنانەت ئەگەر بشزانن کە لە مەیدانی شەڕدا ئەکوژرێن. هێشتا هەر بە بیستنی هەواڵی ڕۆیشتن بۆ جەنگ بە بۆنەی ڕزگار بوونیان لە کاری هەمیشەیی سەربازگە و ملکەچی یاسا خۆشحاڵەبن و هەست بە خۆشییەکەن هەر بۆیەش هورمهب وردبینییەکا کە سەربازەکانی ئەو هەرگیز بێکار نەبن ئەگەرچی لە بیابانی سیناش نیشتەجێ بن. بە پێی فەرمانی هورمهب سەربازەکانی ئەو لە دەروازەی سەحرای سینادا، دە گالیسکەی جەنگیان بۆ ئامادە کردم کە هەر یەکێک لەو گالیسکانە بە هۆی دوو ئەسپەوە ڕاکێشرا و ئەسپێکی یەدەکیشی هەبوو، هەر گالیسکەیەک جگە لە لێخوڕ دوو نەفەری تری تیابوو کە یەکێکیان نەیزەدار بوو و یەکێکی تر قەڵغانی بە دەستەوە بوو. فەرماندەی ئەم دە گالیسکە جەنگییە هاتە لای من و ڕوانیم سەڵتەیەکی بە پشتەوە بەستووە و کراسی تری نەبوو، لە دوای ئەوەی نزیک کەوتەوە دەستەکانی بە ئەژنۆیە ناو داچەمیەوە پرسیاری ناویم کرد و بۆم دەرکەوت کە ناوی ژوژۆیە و ئەو وتی سینۆهە گەرەتەوێ لە دوای گەشتن بە سەربازەکانی ئازیرۆ ئەوان ئازارت پێنەگەیەنن دەسکێک لقی دارخورما لەگەڵ خۆتدا ببە و کاتێ سەربازەکانی ئازیرۆت بینی ببان سەرتەوە ڕایشەکێنە چونکە لقی دارخورما نیشانەی ئاشتیە و کاتێ ئەوان ببینن تۆ لقی دارخورما ئەجوڵێنیتەوە ئەزانن کە مەبەستی شەڕکردنت نیە وتم سەربازەکانی ژوژۆک هەندێ لقی دارخورما کە لە دەوروبەری قەڵاکەدا بوو بۆمی ببڕنەوە لە کەژاوکمدا دایبنێن بۆی بڕۆین کاتێ ژوژۆ زانی کە من بەتەمام بە کەژاوە سەفەربکەم قاقا پێکەنیوتی سینۆهە ئەم شوێنەی کە پیایدا چین بیابانی سینایە و تاکە شانسی ڕزگاربوونمان ئەوەیە کە بە گالیسکە بە خێرایی بەم بیابانەدا تێپەڕین و ئەگەر بە کەژاوە کە هێواژە ڕوا سەفەر بکەین هەمومانە کوژرێن سەرڕای ئەمانش لەسەر ڕێگەی ئەمەدا ئازوقە نیە و هەرچیەکمان پێویست بێ ئەبێ لێرە بیبین و لەوانە ئالی کێسپەکانیش ئەبێ لەگەڵ خۆماندا ببین و من جەواڵێک ئالیک لە گالیسکەکەی تۆدا دائەنێم کە لەسەری دابنیشی و لە جوڵەی گالیسکەکە زۆر ئازارت پێنەگا وتم من لە ڕابردوودا سواری گالیسکە بوومە و جارێک بەهۆی گالیسکەی جەنگیەوە بۆ وڵاتی ئامرۆ ڕۆشتم بەڵام لەو کاتەدا گەنج بووم و لە جوڵەی گالیسکەکە ناترسام لە کاتێکدا کامرۆ هەنگاوم ناوەتە قۆناغی بە ساڵاچوی و لەگەڵەوەشدا هەوڵەدەم جوڵانەوەکەی تەحەمل بکەم ژوژۆ لقە دار خورماکانی کە پێشتر لە گالیسکەکەی مندا داینابوو بۆ گالیسکەکەی خۆی گواستەوە بەڵام ڕۆژێ دوای ئەوە دیسانە و لقە دارەکانی هێنایم ناو گالیسکەکەی من و پاشان سوار بووم و گالیسکەکان بە خێراییەوە